هەزار و چوار سەد و هەشتا و پێنج ی زەینی هەتا هەزار و پێنج سەد و چل و حەوت ی زەینی داگیرکەری وڵاتی مەکسیک هێرناندۆ کۆرتیس ساڵی هەزار و چوار سەد و هەشتا و پێنج ی زەینی لە شاری مدلینی ئیسپانیا لەدایک بووە باوکی کابرایەکی خانەدان و ناسراو بووە لە تەمەنی لاویەتیدا خۆی گەیاندە زانکۆی سلامنکا بۆ خوێندنی قانون بەڵام لە تەمەنی نۆزدە ساڵیدا زانکۆی واز لێهێنا و کەوتە گەڕان بە دوای نگین و سامان لە جیهانی نوێدا. ساڵی 1504 زینی گەیشتە ئیسپانیۆلا. لەوێ وەک شتیارێکی لێهاتوو دۆنجوانێک گوزەرانی دەکرد. لە ساڵی 1511 زینیدا بەشداری کرد لە داگیرکردنی کوبا لەلایەن ئیسپانیاوە. هەر لەوێش ژن خوشکی فەرمانڕەوای کوبا کە کابرایەکی ئیسپانی بوو هێنا و دانرایش بە دەسەڵاتداری سانتیاگۆ. ساڵی هەزار و پێنج سەد و هەژدە ی زەینی، کۆرتێز هەڵبژێررا بە سەرکردەی هێزێک بۆ سەر وڵاتی مەکسیک. ئەو دەسەڵاتدارەی کە کۆرتێزی هەڵبژارد بۆ ئەم کارە، زۆر لە سەرکێشیی کۆرتێز دەترسا، لەبەر ئەوە لە قسەکەی پەشیمان بووەوە و فەرمانەکەی پووچاندەوە. بەڵام پاش چی؟ تازە کار لە کار ترازا بوو. لە شوباتی هەزار و پێنج سەد و نۆزدە ی زایینی کۆرتێز بە یانزە کەشتی و سەد و دە کەشتیەوان و پێنج سەد و پەنجا و سێ سەربازەوە دەریای تەی کرد. سیانزەیان سەربازی تفەنگچی و سی و دوویان سەربازی تیرەنداز بوون. یانزە تۆپی قورس و چوار تۆپی سووک و شانزە ئەسپی لەگەڵ خۆیدا برد. ڕۆژی هەینی سەربازەکانی لە نزیک ڤێرا کرۆز دابەزان، هەر لە نزیک کەناری ڤێرا کرۆزیشدا بۆ چەند ڕۆژێک مانەوە تاکو هەندێ دەنگوباس لەبارەی وڵاتی مەکسیکەوە کۆبکەنەوە. لەو ماوەیەدا کۆرتێز بۆی دەرکەوت کە بنەماڵەی ئازتیک فەرمانڕانیی وڵاتی مەکسیک دەکەن و پایتەختەکەیان لەناو جەرگەی وڵاتەکەیاندایە. گەنجینەیەکی یەجگار زۆر و پڕ لە کانزای بەنرخیان لەژێر دەستدایە. لەگەڵ ئەوەیشدا، ئەو بنەماڵەیە ئەوەندە خۆشەویست نەبوون لای ئەو خێڵانەی کە ملکەچ بوون بۆیان. کۆرتێز خۆی گورج کردەوە و ملی ڕێگەی نا بۆ زەوییەکانی ئاستیک. جا ئەوانەی کە لەگەڵیدا بوون زۆر دەترسان لەوەی ئەو پەلامارە نوشوستی بهێنێت، لەبەر ئەوە نیازی گەڕانەوەیان خستە دڵەوە. بەڵام کۆرتێز کە هەستی بەو جموجۆڵیە کرد دەست بەجێ پێش نیازی ئەوان بەلەم و کەشتیەکانی سوتاند و شکاند تاوەکو سەربازەکان تەواو نائومێد بن لە گەڕانەوەیان ئیتر یان دەبێت لەگەڵ کۆرتێزدا بن تا سەرکەوتن یان بەدەستی سورە هندیە ئەمریکاییەکان بکوژرێن. سوپای کۆرتێز بەرەنگاری چەند خێڵێکی هیندی بووەوە لەگەڵیاندا کەوتە جەنگەوە، بەڵام لە دواییدا بوونە دۆست و پاڵپشتی یەکتر. هۆیەکەشی ئەوە بوو کە هەر وەکو لە پێشەوە باسمان کرد ئەو خێڵانە بنەماڵەی ئاستیکیان خۆش نەدەویست و حەزیان بە ڕووخاندنی دەکرد. پاش ئەوە کۆرتێز بەرەو پایتەخت کشا. دەنگوباسی ئەو پەلامارەی کۆرتێز گەیشتە لای مۆنێزوما شای دووەم، هەرچەندە پاشا نەخشەی هێرشێکی کوتوپڕی بەدەستەوە بوو بیکات بۆ سەر کۆرتێز، بەڵام کۆرتێز زۆر فێڵباز و چەتوون بوو، زووتر دەستپێشکەری کرد. شاڵاوێکی پارتیزانیانەی بردە سەر سوپای مۆنیزۆما و توانی بیانبەزێنێت، ئنجا خۆی بکوتێتە ناو پایتەختەوە و پاشا بە ئاسانی بگرێت و بیکاتە گاڵتەجاڕی خۆی. هەر لەو کاتەیشدا هێرشێکی ئەسپانیایی دا بە زیارڕۆخی مەکسیک بۆ دەستگیرکردنی کۆرتێزی سەرکێش، بەڵام ئەم زووتر بەرەنگاری ئەو هێزە بووەوە و ڕایشکاند، ئیتر لە دوای ئەوەوە وازیان لە کۆرتێز هێنا و هەر بە فەرمانڕانی مەکسیک مایەوە. ئەزتیکیش کە کۆنە پایتەخت بوو،